دەزانێت چی دەچێتە ناو زەوی و چی لێ دێتە دەرەوە و چی لە ئاسمانەوە دێتە خوار و چی بۆ سەر دەکەوێ و لە هەر کوێ بن خوا لەگەڵتانە و خوا بینایە بە هەرچی کە دەیکەن. لە مولک السماوات والارض. ذلک هو الفوز العظیم لە ڕۆژێکدا کە تۆ پیاوان و ئافرەتانی ئیماندار دەبینیت کە ڕووناکی باوەڕیان لە پێشیانەوە و لەلای ڕاستیانەوە دەڕوات پێیان دەڵێن مژدەی ئێوە ئەمڕۆ بەهەشتانێکە کە ڕووباری زۆر بەژێریاندا دەڕوات تیا دەمێننەوە بە هەمیشەیی هەر ئەوەیە سەرکەوتنی گەورە پێیان دەوترێ بگەڕێنەوە بۆ دواوەی خۆتان و داوای ڕووناکی بکەن بۆ خۆتان، یەکسەر شورایەک دەکێشرێ لە نێوانیاندا کە دەرگایەکی تێدایە، ڕووی ناوەوەی ڕەحمەتی تیایە، دەرەوەیشی ڕووی لە سزایە. یونادونهم الم نکن معکم. دووڕووان ئیمانداران بانگ دەکەن و دەڵێن، ئایا ئێمە لەگەڵ ئێوە نەبووین لە نوێژ و ڕۆژوودا؟ ئیمانداران دەڵێن، بەڵێ لەگەڵماندا بوون. دووڕوو و پیلانگێڕ بوون و چاوەڕوانی نەمانی باوەڕدارانتان دەکرد و دوودڵ بوون و هیوا و ئاوات فریوی دان تا فەرمانی خوا هات و مردن، وکثیر منهم فاسقون ئایا وەختی ئەوە نەهاتووە بۆ بڕواداران کە دڵیان ملکەچ بێ بۆ ئامۆژگاری خوا و ئەو قورئانەی کە ناردوویەتە خوارەوە؟ وەک ئەو کەسانە لە جوولەکە و گاور مەبن کە لەمەو پێش کتێبی ئاسمانیان پێدرا و ماوەیەکی دوور و درێژیان بەسەردا تێپەڕی ئینجا دڵیان ڕەق بوو کە حاسلاتەکەی جوتیاران دڵخۆش بکات، پاشان وشک ببێ و بە زەردی بیبینی، لە پاشان ببێت بە پوش و پەڵاش، لە ڕۆژی دواییشدا سزای توند و سەخت هەیە بۆ دونیاپەرستان، وە لێبوردن و ڕەزامەندی هەیە لەلایەن خواوە بۆ خواناسان، بۆ ئەوەی خەڵکی بە دادگەری ڕەفتار بکەن لە نێو خۆیاندا و ئاسنمان دروست کرد کە ئەوەی هێزی بەتینی جەنگی هەیە بەوە و سوودێکی زۆری هەیە بۆ خەڵکی و تا خوا دەری خات چ کەسێ یارمەتی ئاینی خوا و پێغەمبەرانی دەدات کە پەنهانیشە و لە دڵی ئەواندا کە شوێنی کەوتوون سۆز و بەزەییمان دروست کرد و گۆشەگیرییەک کە خۆیان دایان هێنابوو کە ئێمە ئەوەمان لەسەر پێویست نەکردبوون بەڵام خۆیان دایان هێنا بۆ ڕەزامەندی خوا کەچی وەک پێویست بوو پارێزگاری ئەو گۆشەگیرییەیان نەکرد ئێمەش بەخشیمان بەوانەیان کە باوەڕیان هێنابوو پاداشتی خۆیان و زۆریشیان لە سنوور دەرچوون. واللە ذو الفضل العظیم تا ئەو خاوەن پەڕاوە ئاسمانیەکان بزانن کە دەسەڵاتیان نیە بەسەر هیچێک لە بەخششی خوا وە هەرچی بەخشش هەیە بەدەست خوایە دەیدات بە هەرکەسێک کە خۆی بیەوێت وە خوا خاوەنی بەخششی زۆر گەورەیە.